سڵاوتان لێ بێ و ئەم کاتەتان باش بیسەران و بینەرانی هێژا و خۆشەویست لە هەر کوێگەن جوانترین سڵاوی ئێمەتان پێشکەش بێت من ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزورەوە ئەڵقەیەکی نوێی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکانتان پێشکەش دەکەم کە دەکاتە ئەڵقەی حەڤدەی ئەو بیرەوەریانە بە ناونیشانی کچە نازدارەکانی شار لە لادێ عەلی کەریمی دەنووسێت دوای ئەوەی بە تەواوی شارمان چۆڵ کرد، لە گوندەکانی دەوروبەری نزیک لە شار، زگدڕاو، ئیندرقاش، قزڵجە، کۆنەدێ، شیلاناوێ، حاجیاڵیکەند و ئاچی دەرێ مەقەڕمان کردەوە. بەهۆی نزیکی لە جادەی سەرەکی مەهاباد-میاندواو و مەقەڕی زگدڕاو زۆرتر بوو، بە مەقەڕێکی نیزامی و ئامادە لە هاتنەپێش و هێرشی هێزی دوژمن. کۆمیتەی ناوچە زۆرتر لە قزڵجە بوو. چەند لە کچەکانی کە زۆر ناسراو بوون هاتبوونە دەر و لە قزڵجە دایان نابوون زۆرتر بەکاری ژنانی گوندەکەوە خەریک بوون هەموو ڕۆژێک ئەم کچە جوان و نازدار و دەست و پێسپیانەی شار دەبوو لەگەڵ ژنانی ماڵێکدا بچنە بژار مەڕدۆشین پشکڵ کۆکردنەوە ڕیخشێلان دەوە و قەڵاخ دروستکردن و کاروباری ناودێ هەروەک ژنانی لادێ دەچوونە کانی ژنان و هەروەک ئەوان زۆرتر نان و ماست و پەنیر و شۆرباوی لە پێیان دەخوارد هەمویان تووشی لێوبەباری و نەخۆشی و لاوازی بووبوون چاودێری و ڕعاەتی بێهداشتیان وەک پێویست بۆ نەدەکرا و ئیمکاناتیان زۆر کەم بوو کە هاتمەوە لە بانە نەرمینم لە قزڵجا دیتەوە کچێک لیپاولیب لە سۆز و عاتیفە بە باوەڕ، سەنگین و بێدەنگ، دەموچاوێکی ئەسمەر و ورد و هێمن و فریشتەئاسایی هەبوو. خۆی ناوەکەیش واتە نەرمین، ناوێک بوو دەبێ بڵێم تەواو لێی دەهاتەوە. لە قزڵجە بووم چووم بۆ لای. بەیەکەوە دانیشتبووین و باس و خواسی ماڵەوە و داهاتووی خۆمان دەکرد. لەناکاو کەنیشکی چاوڕەشی قشکاڵ ئەوەی تارمایی و خەون و خەیاڵی بە چرکە لە مێشک و دەروونم دوور نەدەبووەوە، تەلیسی بە دەرگا هەڵەواسراوی لەتوپەت و کون کون کراوی بە جێی پەردەی ئەتڵەسی سەر سەرای پەری و شازادەکان لادا و بە خۆ نووشتاندنەوە دەرکەوت نیگایەک بۆ لای من و نەرمین و بزەیەکی شەرمین دیسان ناو دڵ لەرزین و پەشۆکاوی باڵی بە سەرمدا کێشا و سەرم لە ناو خۆم نا هاتە پێش سەلام سڵاو باشی تۆیشیان هێناوە بۆ دەرێ سەر لە خوار و چاو لە عەرز بەڵێ گوتیان بۆ ماوەیەک باشترە بێم بۆ شاخ بەند نەبوو نەرمینیشی برد و ڕۆیشتن من مامەوە لە ناو خەیاڵی قوڵ و دووری ناو هەور و ڕەشەبا و زریانی ژیان خۆشەویستی خەڵک بوو مەسئول ڕقی لی بوو شوێنێک و کارێکی تایبەت و دیاریکراو جارێ بۆ من نەبوو لە نێوان زگ دڕاو و قزڵجە و کۆنە دێ لە هاتوچۆدا بووم زۆرتر بە بۆنەی کۆمیتە ناوچە لە قزڵجە دەمامەوە زۆربەی ڕۆژان بە عیشقی سولەیمان بە پێیان هەر بە شاخەکەدا بە تەنیا ڕێم دەبڕی بەرەو کۆنە دێ لەوێ هەرچی لی بوو نزیک و هاوڕێی خۆم بوون زۆر جاریش سولەیمان دەهات بۆ قزڵجە و بە یەکەوە قسەمان لە ژیان و داهاتوومان دەکرد. سولەیمان ئەدا و ئەتواری کۆمەڵێک مەسئولی بە دڵ نەبوو. ئەوانیش بە پێچەوانەی پێشمەرگە و خەڵک کە سولەیمانیان زۆر خۆش دەویست، هیچ حەزیان لە کەسایەتی سولەیمان نەبوو. ڕقیان لێی دەبووەوە چوونکێ لە ناو خەڵک خۆشەویست بوو. هەر سولەیمانیش نەبوو. ڕەحیم قادری و حوسێن سوهەیلی خۆشەویستی ئەم یەک دوو بەرپرسەی ناوچەی مهاباد نەبوون. بیانوویان پێ دەگرتن ئەوان کار بۆ کۆمەڵە ناکەن بەڵکو کار بۆ خۆیان دەکەن و ئەوە تا لە ناو خەڵک لە جیاتی کۆمەڵە خۆیان خۆشەویست کردووە دەمانگوت جاچە بوو ئێوەیش گەر دەتوانن خۆتان خۆشەویستی ناو خەڵک بکەن دەیانگوت نا ئەوان لەسەر ناوی کۆمەڵە خۆشەویست بوون دەمانگوت دەی باشە واتە خۆشەویستیەکە هەر بۆ کۆمەڵە دێتەوە بە کورتی ئەم بەرپرسانە حەسوودی و ئێرەییان پێدەبردن چ لە ئاستی بنەماڵە و خوێندن و شاری بوونیان و چ کۆمەڵایەتی بوونیان بڕوبیانویان پێدەگرتن و گەورەبوونی خۆیان لە بچووکردنەوەی ئەم کادرە خەڵکی و خۆشەویستانەدا دەبینی سلەیمان هەتا بڵێی پاک و خاوێن و تەکوز بوو لەم لادێ و بێ ئیمکانی جل و بەرگی هەمیشە خاوێن و تەنانەت بەبێ بوونی ئوتوو ڕای دەخستن و بەتانیی بەسەردا دەدان بۆ ئەوەی چرچ و لۆچیەکەیان ساف بکات. هەمیشە دەستێکی تەواوی شۆراوی لە بوخچەیەکدا بە کاریتە و دارەڕاکانی ژوورەکەدا هەڵواسیبوو، دەیگوت، با کێچ و ئەسپێ، زەفەریان، پێ نەبەن. سەرکۆنەم دەکەن، چوونکە خەڵکی دێم، فێر کرد، دەستیان بشۆن. جارێکیان گوتی، عەلی، من لەگەڵ ئەوانەدا هەڵناکەم و زۆر دوورین لە یەک. تۆ لێرە نەبوویت، کۆبوونەوەیەکی زۆر قۆڕ و بێتامیان بۆ ساز کردم. کۆمەڵێک خەڵکی بێسەواد و عۆقدە لە دڵ من مەحکەمە دەکەن بۆ ئەوەی لە کانی دێ بە مسواک و خەمیر ددانم شۆریوە و بە سابوون بەیانیان دەموچاوم دەشۆم. من نە تەنیا ئەوە دەکەم، خەڵکی گوندەکەیشم فێر کردووە هەموو جارێک کە دەچنە ئاودەست، جوان جوان دەستیان بە سابوون بشۆن، خەڵک دەبێ لە ئێمە فێر بن نەک ئەوەی ئێمە بچینەوە دواوە و وەک ئەوان بکەین. سولەیمان لە تاران موختەبەری واتە زانستی ئازمایشگایی خوێندبوو، لە ئیدارەی بێهداشتی سابڵاخ کاری دەکرد، دەیزانی سەلامەتی بۆ پێشمەرگە و خەڵکی لادێ چەند گرنگە. لە شار بووین ڕۆژانە دەستە دەستە پێشمەرگەکانی کۆمەڵەی دەبردە تاقیگە و کارتی دیاریکردنی گرووپی خوێنی پێدەداین دەیگوت ئەگەر کەسێک بریندار بوو بە خێرایی بزانین چ گروپێکە و خوێنی بۆ دابین بکەین ئێستایش ئەو کارتەی سلەیمانم ماوە کە گروپی خوێنی بۆ دیاری کردوم سلەیمان دەیگوت ئاخر کەسێکی وەک حوسێن سوهیلی بۆ دەبێت لێرە بە هیچەوە خەریک بێت حوسێن وەکی پێشمەرگەیەکی زۆر سادە کە دوێنێ لە گوندێکەوە هاتووە بۆ کۆمەڵا گرنگی پێدەدەن و کەس حسێبی بۆ ناکات دیارە تەنیا حوسێن نەبوو خۆیشی و ئەوانی دیش لەلایەن بەرپرسەکانی ئەو کاتی کۆمەڵە هەمان نرخیان هەبوو کە شوانێکی لادێ لەبەر ماندووبوون و گوزەرانی ژیان ڕوویان تێدەکردین ئەزمونی چل ساڵم لە باشوور و ڕۆژهەڵات پێم دەڵێت زۆربەی قارەمان و ئەوانەی بە ئاگاهی و زانستەوە لە پێشمەرگایەتی بەرەو ڕووی مەرگ بوونەوە و داستانی گەورەی حەماسیان خولقاندووە ئەم کوڕگەلە خوێندەوار و شارستانیانە بوون و بە چاوی کراوە و عەقڵ و زانستەوە بەرەو پیری مەرگ چوون. لە هەموو ناوچەی سابڵاغی مەکۆی ئەدیب و سیاسەتمەدار و وەرگێڕ و هونەرمەندی ناسراو کە هەموویان دەبوونە باب و باپیر و برا و دایک و خوشک و کەسوکاری ئەو پێشمەرگانەی ئەوێ ڕۆژێ کەچی تەنیا سێ ئەندامی کۆمەڵە هەبوو ئەوانیش نەخوێندەوار و هیچیان کوڕی شار نەبوون و بەرپرسی ئەو هەموو دکتۆر و موهەندیس و خوێندەوارە بوون. سولەیمان دڵی پڕ بوو. دەیگوت بەوە سەرکۆنەم دەکەن جامانەکەم وەک پێشمەرگەکانی یەکێتی و باشوور دەبەستم و دەڵێن سولەیمان کوردایەتی دەکات و کۆمۆنیست نییە دەبێ بێی بە یەکەوە بڕۆین بۆ لای هاوڕێیانی یەکێتی و خۆمان دەچینە ناو قوڵایی ناوچەکانی باشوور و لەوێ پێشمەرگایەتی دەکەین من لەگەڵ زۆربەی قسەکانی دابووم بە تایبەت دوای ئەوەی خەلیلیان بەم دەردەبردبوو گوتم ڕاوەستە ئەوە باسی کۆنگرە و دوو بۆچوونی جیا لە یەک لە ناو کۆمەڵە دەکرێت، با بزانین کۆنگرە بڕیاری چی دەدات و چی بەسەر کۆمەڵە دێنن، ئەوکات ئیتر بە بەرچاوڕوونی بڕیاری خۆمان دەدەین. ڕازی بوو جارێ لەگەڵ کوڕەکاندا هەر لە کۆنەدێ بمێنێتەوە و چاوەڕێی کۆنگرە بکەین. باوکی ماتۆرسکلێتی بۆ نەکڕیبوو، هاتە شاخ. ئیشیان بۆ دۆزی بوومەوە ڕۆژانە پەروەەردە و ڕاهێنانم بە پێشمەرگەی تازە دەکرد مێرمنداڵ و لاوی شاری دەهاتن بۆ پێشمەرگایەتی بەشێکیان بەهۆی عشق بۆ پێشمەرگە و بیروباوەڕی ئازادی یان بوونی برای گەورە ئامۆزا مام و خاڵ کە لە ناو کۆمەڵە بوون چەندیشیان بۆ حەز لە تەقە و تفەنگ و لەزەت لە ژیانی پڕ لە ڕوودا و کوشتن و ڕاکە ڕاک بوو ئەیش بوو لە ماڵەوە توڕە دەبوو بۆ ترساندن و ڕازی بوونی باب و ماڵەوەیان دەهات و دەیکردە هەڕەشە بۆ گەیشتن بە داواکارییەکانی جا ئەگەر ژن هێنان بێت یان کڕینی ماشێن و شتیوە کوڕێکی مێرمنداڵ هاتبوو دوو سێ ڕۆژ بوو لە دەورەکەدا بەشداریم پێدەکرد هەرچی دەمهێنا و دەمبرد و بە ناسینی بنەماڵەکەیشیان دەمزانی ئەم مەخلوقە بۆ پێشمەرگایەتی و ڕێبازی کۆمەڵە ڕووی لە ئێمە نەکردووە، کە باسی زەحمەتکێش و عەدالەت و سۆسیالیزم لە کاتەکانی وانەی سیاسی دەکرا، ئەو گێرەی لە هەولێر دەگەڕا و هیچی لێ نەدەزانی. ڕۆژێکیان قاوەڵتوون بە جێبێک، کاک موو خەزووری لەگەڵ پیاوێک لە بەردەرگای مەقەڕ پەیدا بوون، ئای بەخێر بێن و وەرنە ژوور. گوتیان هەم دەترسێین بمانبینن و هەم دووکانمان داخستووە و دەبێت زوو بگەڕێینەوە. گوتیان ئەم پیاوە خزمی خەزوری کاکمە و کوڕەکەی دەڵێن هاتووە بۆ پێشمەرگایەتی و لای تۆیە ناونیشان ڕاست بۆ خۆی بوو لە خوام دەویست بینێرمەوە باوکی دەستی بە گریان کرد و لەگەڵیدا هەزار سوێندی پێدا کێشا هەر ئەم کوڕەم هەیە ئاغای کەریمی بیکە بە خاتری جەنابی باوکت و کاکت و خەزوری لەم کوڕی من خۆش بە و شکر خەڵکی دیکە زۆرن بۆ پێشمەرگایەتی بەخوا برالە ئەوەی من هەر بەکاری پێشمەرگایەتی نایە و ئێستەیش شەوانە دەترسێت و دەبێت دایکی لەگەڵیدا بچێتە مستەڕەح منیش گوتم ڕاوەستە بزانم تۆ پێت وایە بە دواماندا ناردووە دیسان دەستی پێکرد خدا شاهید ئەوە چەند ڕۆژە بەزمی ماتۆڕسکلێتی پێگرتوم و ناوێرم بۆی بکڕم دەڵێم بەردەبێتەوە و خدا نەخواستە شتێکی لێ بەسەر دێت ئیتر نەوەستام و هاوارم لێ کرد لە ژوورەوە و گوتم لە ماوەی یەک دەقەدا خۆت کۆبکەرەوە و تەشریفت لەگەڵ جەنابی باوکتدا فەرموو و بڕۆرەوە بۆ شار وا دیارە کوشتن و شەهید بوون لە ڕوانگەی باوکتەوە تەنیا بۆ کوڕی خەڵکە باوکی دەستی کرد بە سوپاسکردن و ماچکردنم و گوتی ئاغای کەریمی قەت بیرم ناچێت پیاوەتی و لوتفی جەنابتان کاک حەسەنیشمان ئەزیەتدا لەگەڵمان هات هەمووی نیو سەعاتی نەبرد کوڕە لەگەڵ باوکدا سوار بوو ڕۆیشتەوە و هەرگیز نەمبینیەوە ڕۆژێک کچەکان کە تەنیا کاریان یارمەتی ژنانی لا دێبوو بۆ کاری ڕۆژانە نەرمین هات بۆلام کە بۆچی دەورەی تفەنگ و ڕاکردن و لەسەر سنگ ڕۆیشتن و ئەم شتانە فێری ئێمەیش ناکەن کۆمەڵە ئەو کات ڕوانگەی لەسەر بەشداری کچان هیچ ڕوون نەبوو منیش هەر هیچم لەو بوارەدا نەدەزانی پرسیارم لە بەرپرسان کرد گوتیان باشە هەرچەند نایان کەینە پێشمەرگە بەڵام خۆ ئەم شتانە بزانن لە پاڵ کاری ژنانی دێدا شتێکی خراپ نییە چەند ڕۆژێک دەمان بردنە دەرەوەی دێ و بە بازنەی دادەنیشتین تفەنگ و دەمانچەمان بۆ دەکردنەوە و فێری ناوزگی چەکەکانمان دەکردن بە تەپۆڵکەی بەرماڵاندا سەرمان دەخستن و وەرزش و ڕاکردن، سروود گوتن، ئەوجار تەقەکردن بە کڵاشینکۆف و ژێرسێ و بڕنەو و هەرچی هەمان بوو، زۆر باش فێر دەبوون و تێیاندا بوو لە کوڕەکان باشتر بوون. هاوسەرگیری تەشکیلات و نەرمینی خوشکم. هەر لە قزڵجە نیوەڕۆیەک دوای نانخواردن نەرمینم بینی. لە دوورەوە هەر چاو لە مەقەڕ دەکا و دێو دەچێ و نینۆکی لە دەمیدایە و خۆی پێوە مژۆڵ کردووە بانگم کرد و لە دێ دوورم خستەوە چاوەکانی پڕ لە گریان و سوور بووبوونەوە کوڵمەکانی بە فرمێسکی وشک بووەوە چرج بوو بوون نەرمین لە من زۆر نزیک نەبوو زۆرتر لە هەباز کە بە تەمەەن زۆریان فەرق نەبوو نزیک بوو ئەویش لە ناو ژێرزەمینەکانی ڕێکخستنەکانی ناوشار لە خۆیشی ون بووبوو زۆری شەرم دەکرد و نەیدەوێرا قسە بکات زۆرم دەست بەسەر و قژی داهێنا و وام کرد بۆ یەکەم جار کچێک بتوانێت لێم نزیک بێت و قسەم بۆ بکات ئەمە هوەرێک بوو من هیچم لێ نەدەزانی و زۆری تێدا کڵۆڵ بووم گوتی ناوێرم توخوا تووڕە نابی وتم دایکە گیان ئێمە ئێستا هەرکاممان وەک یەک پێشمەرگەی کۆمەڵەین و بۆمان نییە بەسەریەکدا تێخوڕین و دوور لە قەدر و حورمەت بجوڵێینەوە وتی توخوا تۆ وا بیر دەکەیتەوە وتم ئەدی چۆن خۆ وەحشی نیم وتی نا کاکە پێم وایە هەموو کچەکانیش وا بیر دەکەنەوە ناکرێت لەگەڵ تۆدا قسە بکەین ئەتۆ زۆر تووڕەی هەر دەگریا و وتم چ بووە دڵنیات دەکەم گوێت لێ دەگرم و هەرچی هەبێت قبولی دەکەم و یارمەتیت دەدەم باوەشی پێداگرتم و وتی توخوا ڕاست دەکەی وتم بەسەری تۆ وتی ئەوە دوو ڕۆژە سەید دێ بۆ لامان و کۆبوونەوەی ڕەخنە و ڕەخنە لە خۆمانی بۆ داناوین دەبێت هەموو شت بڵین دەنا پاک نابینەوە لە خوو ڕەوشتی وردە بۆرژوازی منیش پێکەنیم و وتم دەی چت گوتووە نەکەی درۆت بۆ خۆت هەڵبەستبێ و زۆرت قسە کردبێ ئەویش وتی با هەموو شتێکم پێ گوتن. کە زوو بە لەشمدا هات هەموو شت، لە نێو خۆمدا گوتم دەبێ چی کردبێ ئەم کچە تیوە. وتم هەموو شت چییە دادە گیان، پێم بڵێ بزانم با عیلاجی بکەم. ئەویش وتی یەک دوو ساڵ پێش کوڕێک تۆیش دەیناسی و ئێستاش لە ڕێکخستنی ناو شارەکانی کۆمەڵەیە، هاتە بەر دەرگا و لە تۆی پرسی و تۆ لە ماڵ نەبوویت، بەڵام بۆ ئەوە نەهاتبوو. نامەیەکی فڕێدا و ڕۆیشت نامەکەم خوێندەوە و باسی عاشقبوونی خۆی دەکات و نووسیبووی زۆرم خۆش دەوێ و بە کورتی حەزی لێ کردووم منیش بە نەرمینم وت جا ئەوە چییە ڕۆڵە حسێنی برات ڕۆژانە ئەوەی دەکرد لەگەڵ کچان ئەوەم بۆیە گوت ئاسوودە بێ و هەموو وردەکاریم پێ بڵێت و گەر بزانم شتەکەیان جددیە بە یەکیان بگەیەنم ئەویش بە پێکەنینەوە وتی ئاخر حسێن زۆر جوانە کچان زۆریان خۆش دەوێت من دوای ماوەیەک وەڵامی نامەکەم دایەوە بەڵام هیچ وەعدم پێنەدا و نووسیم دەبێت زۆرتر یەکتر بناسین و زۆر دەترسم عەلی بزانێت یەک دوو نامەی تری لە ڕێگە بۆ فڕێداوم و لە وەڵامدا بۆم نووسی ئەگەر ڕاست دەکەیت دەبێت خانەوادەکان ئاگادار بکەین و ئاشکرای بکەین منیش پێم وت باشە بەڕاست تۆیش سۆزت بۆی هەیە و خۆشت دەوێ نەرمین وتی نازانم بە خودای ڕەفیقی تۆ بوو ڕقم لێی نەبوو ئەگەر هاتبا بۆ داوام لەوا نەبوو مێردی پێ بکەم منیش پێم وت ئەگەر ئێستا دەخوازی زۆر ئاسانە و جێبەجێی دەکەین نەرمین وتی نا بە خودای عەلی گیان هیچ ئیحساسم نەماوە و ئێستا تەنیا بیر لە شۆڕش و سەرکەوتنی کۆمەڵە دەکەمەوە و ئەسڵەن ئامادەی ئیزدەواج و ئەم جۆرە شتانەم نیە ئەویش هەر خەبەری نیە و بیستومە لە تەشکیلاتی شارەکانی ئێران کار دەکات منیش وتم من باشی دەناسم و کوڕی باشە نەرمین وتی نا عەلی توخوا دیسان فرمێسک و گریان وتم باشە بۆ دەگری چۆنت پێ باشە وا دەکەین نەرمین وتی ئاخر ئەو شتانەی بە تۆم گوت بە کچەکان و سەیدیشم لە کۆبوونەوەکە هەروا گوت ئێستا سەید دەڵێ تەشکیلات موافقی هاوسەرگیری ئێوەیە و دەبێ زەماوەند بکەن، بەڵام من نامەوێت و وەک کوڕێک و هاوڕێیەکی باش قبوڵمە، بەڵام ناتوانم هاوسەرگیری لەگەڵدا بکەم. منیش وتم، دەی باشە، شتەکە حەلە و بە کەیفی خۆت بکە. لە هەر جێیەک بووم تەنیا خەبەرم پێ بدە کە من چۆنت پێ خۆش بوو وای لێ دەکەم. نەرمین وتی، من زۆر دەترسم و تازە هەموو پێیان زانی و نازانم چی بکەم، دایکم و بابم بزانن چ دەکەن، ماچم کرد و باوەشم بۆ کردەوە، پێم وت، دادەکەم، ئەمانە هەموو حەز و خولیای سەیدە، دەنا ئەو شتانە عەلاقەی بە کەسەوە نییە، من بۆ خۆم، بۆ ژیانی تایبەت و خسووسی خۆم، نە بە کەس دەڵێم و نە ئیجازەیش وەردەگرم، ئەم شتانە شتی تایبەت بە خۆتن، ئەوجار تۆ هێشتا تەنیا حەڤدە ساڵی، زۆر زووە بۆ ئەم شتانە، ئەگەر هەستێکیشت بووبێت، تەنیا هەستێکی خێرا و زوو تێپەڕ بووە نەرمین وتی بەخوا هەروا بووە توخوا عەلی کۆمەکم بکە من لەوانەیە خۆم بکوژم وتم نا خوشکی خۆم ئەدی منت بۆ چییە تۆ بڕۆ جوابی تەشکیلات و کۆمەڵە مەدەوە و تەنیا پێیان بڵێ مێردی ناکەم و هەموو شتم بە عەلی گوتووە با بێن بۆ لای من شێتیان دەکەم و بە شاخانیاندا دەبەم بەوان چی کچی خەڵکی چۆن و کەی و مێرد بەکێ دەکات نەرمین لەسەر جددی بوون و هەڵوێستم زۆری ئیمان پێم بوو دەیزانی لە پشتی دەوەستم بەرپرسان ناتوانن شتی وا بەسەر خوشکمدا بسەپێنن بۆیە زۆر ئارام بووەوە و تۆن تۆند باوەشی پێداگرتمەوە وعدماندانا تا لەوێ بم زوو زوو بە یەکەوە قسە بکەین و بچێت دوای ئەم گفتوگۆیەمان یارمەتی کچەکانی تریش بدات لە ڕووی دەرونی و ئەم باسانەی تایبەت بە خۆیان کە بۆ کاک سەیدیان کردبوو بەداخەوە دواتر زانیم چەند لە کچەکان هەر بەهۆی نەبوونی کەسێکی خەمخۆر و یارمەتیدەرەوە تووشی هەڵە و خەمۆکی و دابڕان هاتوون، یان لەسەر بڕیاری تەشکیلات و ئەم مەسئولانە گەورەترین هەڵەی ژیانیان کردووە و تووشی شووکردنی ناسەرکەوتوو بوون و کێشە و گرفتی زۆر گەورەی کۆمەڵایەتی لێکەوتووەتەوە ئێستایش هەر نەمزانی لە کام کتێب و تیۆر چەمکی هاوسەگیری تەشکیلاتیان داهێنا و تەنانەت لە ژیانی ئەندام و لایەنگرانیان تەداخلی ئەم ئەرکە گرنگ و تایبەتیان دەکرد ئامین بۆ ڕەزامەندی هات و بە خاکمان سپارد مینە قەڵە و برا و هاوڕێی نزیک و زۆر خۆشەویستمان بە ماڵ و ژن و منداڵەوە خزمەتی کۆمەڵەیان دەکرد زۆر لە سولەیمان نزیک بوون دوای گرتنەوەی سابڵاخ مینەیش بوو بە پێشمەرگە و لۆریەکی گەورەمان بوو ئەو شۆفێری بوو ئامینی خوشکی کیژۆڵەیەکی نەشمیل و تازە پێگەیشتووی پازدە ساڵانە هاتبوو بۆ لای کاکی لە شاخ خوازبێنی هەیە و ئیجازە لە کاکەمینەی وەربگرێت و شوو بکات چووبوو بۆ قزڵجە و بە تەمای دیتنی کاکی لەگەڵ سەید و سولەیمان سوار دەبێت بێت بۆ حاجیاڵی کەند بۆ دیداری برا و ڕازپاردنی سولەیمان بۆ ڕازیکردنی باوکی بەهمەن شۆفێری لەندڕۆڤێرەکە دەبێت لە ڕێگا سەید بە بەهمەن دەڵێت فێرم بکە با لێی خوڕم. بەهمەن بە نابەدڵی سوکانی دەداتە دەستی. هەرچی دەڵێت خەڵکی تێدایە، فایدەی نابێت. مەسئولە و دەبێت بە قسەی بکات. پێش ئەوەی بگەیتە حاجیاڵی کەند، سەرەوژێرێک بوو، دەهاتە خوار بەرەو دێ. ڕێک کە دەگاتە سەری لێژیەکە، لە جیاتی ستۆپ گرتن و خاو کردنەوە، پاڵ بە بەنزینەوە دەنێت. بەهمەن و سولەیمان هاوار دەکەن، تورموز، تورموز. سەید شپرزە دەبێت و زیاتر بەنزینەکە دەشێلێت، لەند ڕۆڤێر بە تەنیشتدا دەکەوێت و یەک دوو سەرمەقولاتان لێدەدا، سولەیمان و بەهمەن بریندار دەبن، ئامین فڕێ دەدرێ و سەری وە بەردێک دەکەوێت و لە جێوە ڕۆحی دەردەچێت، سەیدیش بە ساغ و سەلامەتی لێی دەرباز دەبێت و خۆی فێری ماشین ئاژۆتن دەکات، کارەساتێکی یەکجار ناخۆش. بۆ مەرگی ئەم کیژۆڵە نازدارە هاتبوو بۆ شووکردن ئیجازە لە کاکی وەرگرێت هەر لە گۆڕستانی حاجیاڵی کەند بەجێی مرد بە خاکیان سپاردبوو تاقە یەک کەسیش سەرکۆنە و ڕەخنەی لە سید نەگرت و بەرپرسیارەتی مەرگی ئەم کیژۆڵەیش کەسی نەگرتەوە ڕۆژی 25 خەرمانانی ساڵی 1359 بەرامبەر بە 16 نۆی 1970 ئامین خەیات بەم ڕووداوە دڵتەزێنە ماڵ ئاوایی لە ژیانی هێشتا دەست پێ نەکرد و کرد فەرماندە بڕیاری بۆ نەدرا لە سەتای مانگی دوی پایزدا دوو دەستە سازبووین بۆ چالاکی نیزامی لە جادەی ڕزاییە چاودێری کرابوو، کازیوەی بەیانیان ستونێک دەهات بۆ کۆنتڕۆڵ و حەرەسیاتی جادەکە، پلانمان دانا پێش ڕووناکی بچین لە باغەکانی ئیندرقاش و وسوکەند لەناو کەناڵ و کەند و جۆگەکانی نزیک جادە خۆ حەشار بدەین و کەس پێمان نەزانێت تا ستون دەگاتە ئاستمان ئەوجار لێی بێینە دەر و هێرشی بکەینە سەر پێش شەبەقی بەیانی هەموو لە نزیک جادە بەرامبەر دریاز لە ناو باخێکدا خۆمان حەشاردا زیاتر لە بیست بۆ بیست و پێنج پێشمەرگە دەبووین، چاوەڕێمان دەکرد ڕۆژ بێتەوە و بە هاتنی خۆر گەرم بینەوە. شەوانی پایز موکریان زۆر سارد بوو، ستوون نەهات، بەڵام لەناکاو سەرمان هەڵێنا لە تەپۆڵکەی بەرامبەرمان ئەو بەری جادە ڕەشایی و هاتوچۆی نەفرات پەیدا بوو بە ڕوونی دەماندیت خەریکی تۆپ و هاوەن دامەزراندنن بەرامبەر ئێمە ئیتر زانیمان بە دڵنیاییەوە کەسێک پلانەکامانی زانیوە و ئێخباری کراوین دژمن بەجێی هاتنی ڕۆژانەی ستون یەکسەر بە پشتەوەدا تەپۆڵکەکەی بەرامبەری گرتووە و ئەوە چەکی قورسمان بۆ دادەمەزرێنێت ئیتر کێ کوڕی باوکی خۆی بوو دەبوو خۆی دەرباز بکات دوو دەقەی نەبرد باخ و سنگەرەکانی ئێمە هەر هەموو بوو بە ئاگر بە سەدان هاوەن و تۆپمان بەسەردا باری، سیامەند و ڕەحیم قادری، سولەیمانە سوور و زۆربەی پێشمەرگە ناسراوەکانی ناوچەی مەهاباد لەوێ بوون. کاک ڕزگار فەرماندە بوو، ئەویش نەیدەزانی چ بکات و وەک ئێمە لە خۆ حەشاردان و ڕاکردن بەملاوئەولادا کەوت، چالاکییەکی زۆر ناسەرکەوتوو، چەند سەعات هیلاک و شەکەت کراین، بەبێ ئەوەی بتوانین بچووکترین دەستکەوت یان زەرەرمان بۆ دوژمن بووبێت دواتر سیامەند گێڕایەوە لەگەڵ ڕەحیم قادریدا لە بن جۆگەیەک خۆیان مات کردووە دوو پاسدار وردە وردە هاتوون بۆ لایان سیامەند دەڵێ دەنگ مەکەن بە زیندویی دەیانگرین یان لە ناکاو لێیان دەدەین کەچی نزیک دەبنەوە ڕەحیم دەست ڕێژێک بە حەوادا دەکات و هەردوو هەڵدێن سیامەند تووڕە دەبێت پێی دەڵێ بۆ وات کرد ڕەحیم نەمان گوت بێدەنگ بن تا دێنە بن دەستمان کەچی ڕەحیم دەڵێت گوناح بوون حەتمەن دایک و باوکیان هەیە و چاوەڕێیانن، پێم زوڵم بوو بکوژرێن. ئیتر سیامەند هیچی پێ ناگوترێت و دەڵێ، کەوا بە ڕەحمی بۆ هاتووی؟ ڕەحیم وا بوو، سەری چۆلەکەیەکی پێ نەدەبڕدرا. سولەیمانەسوور بە قایش و مەخزەنەوە خۆیشی ئەستوور و قەڵەو بوو، بۆری ئەستوور و زلی چیمەنتۆ بۆ ئاوداشتنی لێبوو هەموو یەک یەک بەناو بۆریەکەدا پەڕینەوە و چوینە ئەو بەر سلیمانە سوور لەم سەرەوە بەڕێکرا و لە قەدی لوولەکە گیری کرد ڕزگار بەلاق پاڵی پێوە دەنا و ئێمە کە پەڕی بووینەوە و لەو سەری بووین ڕامان دەکێشا کەچی گیری کردبوو نەدەهات پازدار بۆ پێشەوە دەهات و هاوەن ڕاوەستانی نەبوو ڕزگار مابوو بێتە لای ئێمە و بپەڕێتەوە کەچی سلەیمان ناو لوولەکە و تاقە ڕێگەی گرتبوو گوتمان سولەیمان تاقم و مەخزەنەکان لە خۆت بە جۆرێک بکەرەوە و تفەنگەکەت بەڕێ بکە بۆ لای ئێمە، ڕزگار هەر جنێوی دەدات و لەوانە بوو بە دەست بگیرێت یان بکوژرێت، عاقیبەت سولەیمان بە شپرزەیی قوتاربوو، بەڵام لە زمان و حەرەکە کەوتبوو، هەتا لای ئێوارە تۆپباران و قەناسە و دۆشکە و خومپارە بەردەوام بوون، سێ بریندارمان بوو، دیسان سیمورغ فریامان کەوت و هەر سێکیانمان گەیاندە مەقەڕی زگدڕاو گەڕامەوە و هەموو پێشمەرگەکان لە دەور و ناودێی ئیندرقاش شەکەت و شپڕێ و لێی کەوتین کەچی سیامەند ملی ڕێی گرت وتمان بۆ کوێ دەچی وتی دەچمەوە ناو باغەکە توماس پێشتر کۆترێکی زۆری کەوڵ کردبوو خەریکی برژاندنیان بوو کە ئەو بەزمەمان بەسەر هات و هەمووی جێهێشت بوو گەڕایەوە دەستی کردەوە بە برژاندنی کۆترەکان لە ناو هاوڕێ و ئەوانەی ناسیومن کەم کەسی خوێن سارد و بێموبالات و لەسەرەخۆم لە شەڕەکاندا وەک سیامەند دیوە ئەگەر فەرماندەکەمان هەر بە پەیدابوونی یەکەم ڕەشایی لە تەپۆڵکەی بەرامبەرمان عەقڵی پێدەشکا و شکوگومانی ئەوەی کردبا ئیخباری کراوین ئەم بەزم و بریندارانەیشمان توش نەدەبوو دەمانتوانی تاکتیک و ڕەوشێکی دی بگرینە پێش کەچی لە بیرمە پێش دامەزراندنی تۆپ و خمپارەکان زۆرمان گوت کاکە کەشف بووین و دەبێ بە زوویی بڕۆین کەچی کاکی فەرماندە هەر بڕیاری بۆ نەدرا و پێی وا بوو فەرمانی پاشەکشە بە واتای ترسنۆکی ئەو لێک دەدرێتەوە هەرچەند لە کەشوهەوای ئەو کاتی ناو پێشمەرگە ڕەنگە زۆریشی ناحەق نەبووبێت مەسئولی منداڵباز وتیان ناوچەی سندوس پێشمەرگەی کەمی بۆ چووە پاییزێکی خۆش بوو دەستەیەکیان ساز کردین و سین سینیان کردە مەسئولی سیاسی بۆ جەولە ڕەوانەی سندوس کراین بە سیمرغەکە چوین و جارێ ڕێگە و هاتوچۆی پێشمەرگە بە ماشێن هەبوو هەرچەند بۆ سندوس بۆ هی نزیکی لە نەغەدە و عەجەمی سەر بە ئاخوند حەسەنی زۆریش بێخەتەر نەبوو بەرەو مەمەلیان و خەلیفان شاولێ محەممەدشا محەممەدیار و دەشتی قڕێ چوین چەند دەیەکی عەجەمانی لێبوو نەمان دەوێرا لێی بمێنینەوە زۆرتر لە ماسوێ و دایما و کە دوو دێی بە خزمەت و خۆش بوون دەماینەوە یەک دوو پێشمەرگەی تازەی منداڵکارمان لەگەڵدا بوون فاروق بلووری بەهۆی نزیکی زۆرمان پێی گوتم ئەوە چەند جار شەوانە لە مزگەوت و ماڵاندا سین سین ئەو کوڕە فەقیرە ناوی حوسێن بوو لەگەڵ خۆیدا دەنوێنێت و لە لای من گریاوە و دەڵێت خۆم پێوە دەنێت و دەست بۆ دۆخینەکەم دەبا و تا دوایی وتم فاروق بزانە قسەی لەگەڵدا بکە با زۆرترمان لێ حاڵی بێت ئەوە شتێکی خەتەرە و بە ئاسانی کۆمەڵە بڕوا بە قسەکانی حوسێن ناکات هەم منداڵە و هەم تازە دەبێت لە شوێنی خۆی بە بەڵگەوە بیگرین دەنا هەر قسە فایدەی نییە کاکی بەرپرس گومانی لا دروست بۆ بوو حسێن لای ئەم و ئەو قسە دەکات لە ناکاو و بەبێ بەرنامە گوتی دەڕۆینەوە و جەولە تەواو بوو گەڕاینەوە قزڵجە شەو پاس بەخش بووم و حرەسم خەبەر دەکردنەوە لە بەردەرگای مەقەڕ بووم نیوەشەو فاروق و حسێن هاتن بۆ لام و حسێن دەگریا وتی وەرە چاو لێ بکە ئەوە لە سەری شەو جێگەکەی هێناوە بە جێگەی منیەوە نووساندووە و توند خۆی لێ قایم کردوم گوتم سبەی شەو خۆتی بۆ شل بکە و هیچ مەکە من ئاگام لێت دەبێت بەیانی بە سەیدم گوت و قەرارماندانا شەو هەردووکمان کێشکیان بکێشین هەروامان کرد و شەو چووم بە دوای سەیددا لە ماڵێکی گوندەکە ژوورێک هەبوو بۆ کۆمیتەی ناوچە لەوێ بوو هات بۆ مەقەڕ و لە دەرەوە وەستاین لە نیوە شەو فاروق لە سەرخۆ هات و گوتی وەرن ئیتر هەموو شت ئاشکرا بوو بەیانی زوو سید فاروق و حسێنی بان کردن و گوتی نابێت کەس پێ بزانێت بە منی گوت لەند ڕۆڤێرەکە ساز بکە دەیبین بۆ ناوەندی کوڕێکی تری خەڵکی دەرمانی لێبوو نزیک بوو لە کۆمەڵە و ئەویش بەر ئەندامی کۆمەڵە بوو کاتی خۆی هاوڕێی شەید حەمەحسێنی کەریمی بووە لە شانەی زەحمەتکێش و کرێکاری ساختومانی، بەویشی گوت ساز بێت و لەگەڵماندا هات، بە سواری ماشێن لە پشتەوە دەستمان بەست و چووین بۆ ناوەندی کۆمەڵە، دکتۆر جەعفەر لە بۆکان بوو، چووین بۆ لای، دکتۆر هەر سەری ڕادەوەشاند و باوەڕی نەدەکرد ئەم بەرپرسە ئەوەندە پەست بێ و تەماح لە منداڵێکی وا بکات و مەسئولیش بێت دوو ڕۆژ لە ماڵی مام ڕەسوی لە بۆکان ماینەوە بە شەو و ڕۆژ حەرەسی بووم تا شتێکی قۆڕ نەکات دووجار پەلاماری کڵاشین کۆفەکەی دام خۆی بکوژێت نەمان هێشت دوای دوو ڕۆژ دکتۆر هاتەوە و گوتی کۆمیتەی ناوەندی بڕیاریدا بە گرتنی لە ناوچەی سەقز ئیتر سین سین گیرا و ڕەوانەی زیندانی ناوچەی سەقز کرا کە برا گەورەکەی خۆی لەوێ کۆمیتەی ناوچە بوو، نەیانهێشت لە ئێمە زیاتر کەس بەم کارە بێ ئەخلاقیە بزانێت و سەرپۆشیان لەسەر دانا. پایز و زستانی هەزار و سێ سەد و پەنجا و نۆ بەرامبەر بە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا ئەوان سەردەم بوو کۆماری ئیسلامی بە چنگ و ددان بە وەحشیگەری و کۆمەڵکوژی ترس و تۆقاندن و ئیعدام و وێرانکردن و هەرچی پێی دەگوترێت ئاکاری قێزەون دەیویست دەسەڵات و فەرمانڕەوایی خۆی بە تایبەت بەسەر کوردستاندا بسەپێنێت. کوردستان لە ڕوانگەی مەزهەبی چ شیعە و چ سوننی، سیاسی، یەکپارچەیی خاکی ئێران، ناسیۆنالیزمی مۆدێرنی ئێرانی و کێشەی کۆن و مێژوویی کورد و عەجەم ئەم چەمک و بابەتە بوو زۆربەی جاران بە ڕاست و چەپ، عەلمانی و دینی، پێشکەوتوو و دواکەوتوو زوو لەسەری ڕێک دەکەوتن و زۆربەی جاران لە مێژووی ئێران هەموویان هاوڕا بوون بۆ سەرکوت و داپڵۆسینی گەلی کورد. جیهاد لە گوندەکان هێشتا برینەکانی هەزاران کوژرا و برینداری شارەکانی سنە، سەقز، مەریوان، بانە و مەهاباد قەتماغەی نەگرتبوو، لاتولوت و چەقۆکێش و قەمە بەدەستەکانی ئاخوندێکی بێشعور و نەخوێندەواری وەک مەلا حەسەنی لە گوندەکانی نەغەدە، میاندوا و ڕەزاییە و مەهاباد، مەغۆلئاسا کەوتنە گیانی خەڵکی بێ گوناح و هەژار. بە سەدان کەسیان لە گوندەکانی سۆفیان، ئیندرقاش، وسوکەند، سەروکانی، سەوڵاوا، سەرچنار و شین ئاوێ و دەیان گوندی تری ئەم مەڵبەندە کوشت و بریندار و کەم ئەندام کرد. حاسڵ و بەروبووم و ماڵ و کاشانە و تەنانەت مزگەوتەکانیان سووتاندن و دەستڕێژیان کردە سەر کچان و ژنان بە ناوی ئیسلامەوە جیهادیان ڕاگەیاند و سەدان لاوی کچ و کوڕ بەبێ دادگا و پارێزەر لە ماوەی کەمتر لە چەند خولەکدا حوکم دران و ئیعدام کران تفەنگی لوولە شۆڕ ڕۆژی سێزدەی خەزەڵوەری 1359 بەرامبەر بە چواری یازدەی 1970 لەگەڵ دەستەیەک لە پێشمەرگەکانی کۆمەڵە و چەندی حیزبی دیموکرات دوای ئەوەی ئاگادار کراین لە کارەساتی ئیندرقاش و بسوکەند ویستمان بچینە ناو دێ و شەڕ بکەین خەڵک داوایان کرد نەچین با لەوە خراپتر نەکەن هەرچەند هەموو ڕێگەکانیان هەر لە سەری بەیانیەوە گرتبوو بۆ لای ئێوارە چوینە ناو دێ و بەرمزگەوت هەرگیز بیرم ناچێ دار و بەرد و تەنانەت میچی بەرزی مزگەوتی ئیندرقاشیش خوێن بوو چەند ماڵیان سووتاندبوو زیاتر لە پەنجا کەس کوژرا و مەیتەکانیان لە ناو کۆڵانی دێدابوون دەیان بریندار کەوتبوون و خەڵکێکی زۆریان لەگەڵ خۆدا بردبوو ئەوان دەیانویست کێشەی کورد و ئازەری قوڵ بکەنەوە و هیچ کوردێک شەو بە ئاسوودەیی سەر نەنێتە سەرسەرین لە بەرچاوی دایک کچێکی لاویان بە چەند پاسدار لاقە کردبوو ئێوارەی سێزدەی مانگ لە ئیندرقاش بۆ من و هاوڕێکانم ئەو ڕۆژە ڕەشە بوو بە چاوی خۆمان دیمان لە جیاتی باران خوێن باری بوو لەناو مزگەوت و بەبەرچاوی خوداوە بە تەور ژنانیان پارچە پارچە کردبوو. ماڵی خودای بە فەرش و دیوار و سەقفەوە بە جێی قوڕ، خوێنی وەسەر خۆی کردبوو. دەبێ چ هەست و کارەساتێک بێ پێشمەرگەی پڵنگی هەردی وڵات بەم چەشنە دۆشدا مابێ و بە بەرچاویەوە کوشتن و سووتان، وێرانی و ئەتک بەم خەڵکە بکرێت کە ئەو لە پێناویاندا چەکی هەڵگرتووە. ئێمە هەموو ئەو پێشمەرگانەی بە دیموکرات و کۆمەڵەوە ئەم دوانیوەڕۆیە گەیشتینە ئیندرقاش هەر ئەوەمان لە دەستهات وەک خەڵک و پیرە پیاوەکان ئەژنۆمان لە ناو دەستانمان بگرین و بەڕیز لەبەر سێبەری گوێسەبانی مزگەوت بە لارەملی و هەناسەی سارد و تفەنگی لوولە شۆڕ ڕوو لە خۆری سەرمابردووی ئەم ئێوارە پاییزە شوومە بکەین چەند ڕۆژ دواتر و لە حەفدەی خەزەڵوەردا بەسیج و پاسداری ئاخوند حەسەنی هێرشێکی وەحشیانە و دوور لە مرۆڤایەتی دەکەنە سەر گوندی سۆفیان لە ناوچەی شنۆ و لە چەند چرکەدا سێزدە کەس بە تەور و چەقۆ دڕندانە دەکوژن و زیاتر لە بیست کەس بریندار دەکەن ڕەشبگیری و قەتڵ و عامی خەڵکی گوندەکان و ئیعدام و گرتنی لاوان لە شارەکان یەک بەدوای یەکدا و دوای ماوەیەکی کورد لە گرتنەوەی شارەکان سیاسەتێکی شووم و پڕ لە ترس و تۆقینی خەڵک بوو بۆ وێناکردنی دەسەڵاتی کۆماری ئیسلامی و تەسلیمبوونی خەڵکی ئازادیخوازی کوردستان. بەداخەوە لە پیادەکردنی ئەم سیاسەتەدا چریکە فیداییەکانی ئەکسەریەت و حیزبی تودە ئەوەی توانیان لە هاوکاری و کەشف و ئاشکراکردنی ئەندام و لایەنگرانی هێزە کوردییەکان و کەسوکاری پێشمەرگە نە تەنیا درێغیان نەکرد بەڵکو بە تیۆریزەکردن و نووسینی وتار ئاوی پاکیان بەسەر دەستی مەلاکاندا دەکرد و بە بیانووی شەڕی میهنی و بەرگری لە نیشتیمان لە شەڕی ئێران عێراقدا شەرعیەتیان دەدا بە خوێنخۆری و لێدان لە کوردە ئازادی خوازەکان ئەوان لەبەر ڕۆشنایی سیاسەتی کرملن کە بۆیان نوسخە دەکرا چوونە پاڵ سیاسەت و بەرنامەی کاری دەوڵەتی ئیسلامی و لەبیر خۆیان بردەوە وەک ڕێکخراوگەلی چەپ و مارکسی دەبوو بەرگری لە مافی میللەتان، ژنان، ئازادی ڕادەربڕین، جیایی دین لە دەوڵەت، ئازادی ئەحزاب و هەموو ئەو چەمکگەلەی سەردەمانێک بانگەشە و بەرنامەی حیزبەکەیانیان لەسەر دانابوو، بکەن. ڕوخساری تودەی و چریک. ئێمە پێشمەرگەکانی کۆمەڵە لە دوو هەنگاوی شار بووین و تینی هەناسەی گەرمی پێشمەرگانەمان دەگەیشتە خەڵکی ناوشار و ڕۆژانە ئەم تینە ڕوخساری ئەندام و لایەنگرانی چریک و تودەیی هەڵدەقڕچاند ئەوان زیاتر لە حکومەت دژایەتی پێشمەرگە و بنەماڵەی کۆمەڵیان دەکرد و دەتوانم بڵێم بە تایبەتتر لە شارەکانی دی لە مەهاباد زۆر قین لە دڵتر بوون تەنانەت بێ شەرمیان گەیاندە ئاستی خیانەت بۆ ڕاپۆرتدان لە جیران و کەسوکاری پێشمەرگە و چالاکانی ناوشار تودەی و چریک بە ڕۆژی ڕووناک لەگەڵ پاسدار و ئیتلاعاتدا دەگەڕان بە دوای هاوڕێ و خزمی خۆیاندا یان بە پۆل لە جیاتی ئەوەی بێن بۆ پێشمەرگایەتی دەچوون بۆ بەرەی شەڕی ئێران عێراق و بۆ باشووری ئێران و دەیانگوت خەباتی دژی ئیمپریالیستی بە سەرۆکایەتی خومەینی لە ئەمڕۆدا لە هەموو ئەرکێکی دی لە پێشتر و بە حەقترە خۆش ئەوەیە لە ئەمڕۆدا زۆربەی ئەم کارەکتەرانەی ئەو سەردەم کە دەیان گوت ناسیۆنالیزم و خەباتی پێشمەرگە چەواشە و دواکەوتوانەیە و دەبێ فریای نەجاتی ئێران بکەوین لە ژێر ئاڵای ئیسلامدا زۆربەیان کە بۆ ئێمە ناسراو و تەنانەت سەردەمانێک هاوڕێ و خزم بوون ئەمڕۆکە لە هەموو کەس کورتترن و لە ژێر جەمەدانی بنەماڵەی بارزانیدا کوردایەتیەکی زۆر خەز دەکەن و ئەمجار بارزانی بە باوکی کورد و ئاڵا هەڵگری کوردایەتی دەزانن لە پشت چەمکی کوردایەتی و دەوڵەتی کوردی بارزانی تەنیا بۆ ئەوە خۆیان شاردوەتەوە کە پیسی و بۆگەنی ئاکار و خیانەتی ڕابردویان بشۆنەوە بارزانیش بەو پەڕی لێزانی و ئاگایی وەک چۆن بە عەتف و ڕاکێشانی مستەشار و جاشەکانی کوردستان لە ڕاپەڕینی هەزار و نۆ سەد و نەوەد و یەک دا توانی بە دەیان قەزوانی هێزگەلی شۆڕشگێڕ و فیداکاری باشوور بە خواردنی گوێزێک بگرێتەوە و هەموو خیانەت و هاوکاری خۆی لەگەڵ شای ئێران و سەددامدا بشواتەوە و لە یەکەم هەڵبژاردنی خەڵکی باشووردا زیاتر لە سەتا پەنجای دەنگەکان بە دەست بێنێت. ئێستایش خەریکە بۆ خزمەت بەم سیاسەتە چەواشەکارانەی باشترین کەڵک لەم خەڵکە دۆڕاو و خۆپیسکردووەی دوێنێی ڕۆژهەڵات و بە تایبەت دەڤەری موکریان وەربگرێت کە ئێمە لە هەموو کەس باشتر ڕابردوو و ئێستای مێژووی سیاسی و کۆمەڵایەتیان دەزانین ئەڵقەی حەڤدە ی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا خوێندنەوە و تۆمارکردنی ڕیاز کاکە کەناڵی بەزمی حزور تا ئەڵقەی هەژدە بەخوای گەورەو میهرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان